بەڵام پەراسوویەک کە ئاگرێک سەد جار یان حەفتا جار لە ئاگری دنیا گەورەتر بێ، پەراسوویەک چۆن ئەتوانێ دڵێک نەیەڵێ بسووتێ؟ بۆیە باسی دڵ ئەکا لەبەرئەوەی کە دڵ گەورەییەکی زۆری هەیە. دڵ ئەگەر باش بێ تەواوی ئەندامەکان باش ئەبن و ئەگەر خراپ بوو هەموویان خراپ ئەبن و ئەگەر ئینسان دڵی بیەشێت ئەوا هەموو لاشەی ئەیەشێت و ئەگەر تۆ دڵی لە یەکێ بیەشێت زۆر بە قورسیە و دڵە چاگەبێتەوە هەمووی دڵە ئەمە تطلع علی الافئدە هەتا دڵەکانیش ئەسوتێنێ خوا بمان پارێزێ یەکێک دڵی بسوتێ بێ حاڵی چۆن بێ ئەگەر دڵمان بێشێ ئەگەر جەڵتەیەکی قەلبی و ی دڵ لێمان با ئەوە حاڵمان بێ لایەکمان لە ئیش بکەوێ هەموو گیانمان لە ئیش بکەوێ ئەیە گەر دڵەکە بسووتێ ئەگەر دەمارێکی باریک خوێنی تیا قەتیس بمێنێ وا لەو ئینسانە بکا جەستەیەکی بێ هۆش جەستەیەکی بێ گیان ئەیە گەر دڵەکە هەر خۆی گڕ بگرێ و بسووتێ ئەم کاتە بێ حاڵی چی بێ خوا بمانپارێزی لەو ئاگرەی کە دڵەکان ئەسووتێنێ.